أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل العقدة من لساني يفقه قولي ئەگەر بێت و عیللەتێک هەبێتن مەبەستی دانەری ئەم منزومەیە ئەوەیە ئەگەر لە فەرموودەکەدا عیللەتێک نەخۆشیەک کێشەیەک هەبێت و ئەو نەخۆشیە کێشەیە ئەگەر غموزی تێدا هەبێ واتە شاردراوە بێ ئەو خەفا کەلیمەی عیللە عیللە بە کوردی خۆمان واتە نەخۆش دێتن واتە هەبوونی کەم و کورتیەک دێتن لە سەند بێتن یان لە دەق بێتن ئەوە پێی دەڵێن عیللە وە ئەو فەرموودەش کە ئەو جۆرە کێشەی تێدا هەیە پێی دەرێن چەند ناوێکی هەیە لەوانە حەدیسی مەعلولی پێ دەرێن یا معللی پێ دەرێن یان معلی پێ دەرێن کە لە هەمووی دیارە دروستتر ڕەنگە وشەی معلل بێت زانستی علمی عیلەل یەکێکە لە زانستە هەرە گرنگەکان و قورسەکانی بواری فەرموودەناسی کە ئێمە دەڵێین علوم الحەدیث بە سیغی جەمع دەڵێن دەڵێن زانستەکانی فەرموودەناسی لەبەر ئەوەی بە پێچەوانەی ئەوەی کە خەلکێک کە ناحاڵین و ناشارەزان لە بواری فەرموودە تەسەور تەسەورێکی غەڵەتیان هەیە وا تەسەور ئەکەن کە فەرموودەناسی تەنها یەک زانستە نەخر فەرموودەناسی چەند زانستێکی لە خۆگرتووە کە هەمویان تاوکەری یەکترین وە لەوانەش کە ئەمە ناتوانین ئێستا باسی هەر هەمویان بکەین و هەر هەمویان شی بکەین و بەس بە کورتی لە سەتای ئەم زنجیرە وانەیە باسمان کرد یەکێک لەو زانستانەکە ئەمە ئەو منزومەی بەیقونیە دەخوینین کە پەیوەستە بە مستەلح الحەدیث دیارترین زانا کە لە زۆربەی بوارەکانی مصطلح حەدیثدا کتابی نووسیە خەتیبی بەغدادیە ڕەحمەتی خوای لەسەر بێتن کە لە زۆربەی بوارەکاندا کتابی جیاوازی نووسیوە تەلیف کردووە و بێجگە لە مستەلح الحەدیث ئێمە هەندێک زانستی تریشمان هەیە وەکو عیلمی عیلەل، ئەو عیلمەی کە ئێستا باسمان کرد کە سەخترین و قورسترین زانستە کە ژمارەیەکی زۆر زۆر کەم لە زانایان لە بوارە ئەسپی خۆیان تاوداوە و پسپۆڕیان وەرگرتووە و توانی بەو پلەپایە گەیشتوون کە قسەیان هەبیتن و بتوانن ئەو عیلەتانە ئاشکرا بکەن کە عیلەت ئاشکراکردنی کارێکی زۆر زۆر سەختە لەبەر ئەوەی دەبی عیلەت پێش هەموو شتێک دەبی نهێنی بێت دەبێت شاراوە بێت چکە گەر شاراوە نەبێتن ئاشکرا بێتن ئەوە هەموو کەسێک دەتوانیتن قسەی لێ بکاتن و ئاشکرای بکات و علومی تریشدا هەن کە هەندێکیان لە کۆنەوە باسیان لێوە کراوە هەندێکیان تازە قسان لێوە کراوە یان سەرەتان لۆدانراوە وەکو علمی جەرح و تعدیل وە هەروەها زانینی سەنەدەکان علم الاسناد و تخریج الاحادیث ئەوش کە دوو زانستی ترن و هەروەها زانستی دیکەش کە ئەمە وەکو زانیاری گشتی دەبی لامان هەبیتن و بزانین وەکو مناهج المحدثین کە داخوا ئەو زانا ڕەخنەگەرانەی کە قسەیان کردووە لەسەر ڕاوییەکاندا و ڕاڤەی فەرموودەکانیان کردووە و بە وردبینیان کردووە مەنهەجیان چۆن بووە دەبی مەنهەجیان بزانین هەتاوەکو بتوانین کەلک لە بەرهەم و کار و تەلیفاتی ئەوانەوە وەربگرین و هەندێک زانستی دیکەش وەکو مختلف الحدیث مشکل الحدیث ئەوەش کە زانستێکی کۆنە و هەندێک زانستی تریش کە الحمد لەخوا فرسەتی دا و لە مەدرسەی ئبن سەلاح ئێمە خوا پاداشتم داتەوە مامۆستا بەڕێزەکان وەکو منهج دان نابوو منهجێکی نوێ ئەویش اسباب الورودە واتە زانستێک کە لەوە دەکۆڵیتەوە ئەو فەرمودانە بەهۆی چ ڕووداوێکەوە لەسەر چ کامە هاوڵ لەسەر کامە ڕوودا و بە چ مەبەستێک ئەم فەرمودانە دابەزیون هەتاو ئەم فەرمودانە وارد بووی نافۆن هەتاوەکو ئێمە ڕوئیەیەکی گشتگیر و جوانترمان لە ئەو فەرموودە هەبێ هەتا باشتر تێیبگەین و بتوانین حکومەکانی لێ هەڵێنجین و ئیسیفادەی لێ بکەین ئەمەش لە بەرامبەر علمی ئەسباب نزول دێتن کامە لە قورئاندا ئەسبابی نزولمان هەیە کە باس لەوە دەکاتن ئەو ئایەتانە ئەو سوورەتانە لە کوێ دابەزیوە و بەهۆی چ ڕووداوێکە و چ کەسێکەوە یان چ کۆمەڵە کەسێکەوە و بە چ مەبەستێکەوە دابەزیوە ئەمە مفەسرین دەبی بیزانن بە هەمان شێوەش لە مەدرسەی ئیبن سەلاح ئەوەش بەسوود بوو ئەوەش لەوە دەکۆڵێتەوە کە ڕەدی ئەو کەسانە بدەنەوە بەرپەرچی ئەو کەسانە بدەنەوە کە تانە و تەشەرە لە زانستی فەرموودەناسی و لە سنەتی پێغمبەری دەنسەل الله عليه وسلم و ئەو گومان و شوبحانەی کە دەویرێژێنن وەڵامیان بدرێتەوە جا عیلمی عیلەل یەکێکە لە عیلمە زۆر زۆر گرنگەکان و یەکێکە لە زانست ئەو زانستانەی کە زانستی سەختە لەبەر ئەوەی ژمارەیەکی زۆر زۆر کەم تێدا دەتوانن بگەن بەو پایەی کە لەم بوارەوە قسە بکەن ئەویش لەبەر ئەوەی دەبی ئیحاتەیەکی کاملیان هەبی لەسەر فەرمودەکان و لەسەر سەنەدەکان و لەسەر ڕاویەکان هەتاوەکو بتوانن بە لێکدانەوە و وردبینیەکی زۆر ئەو عیلەتانە ئاشکرا بکەن یەکێک لەو کەسانە کە لە ئەوائیل دادەنرێتن و بیرم دێتەوە یەکێک لە سبحان اللە زانستێکی زۆر زۆر ئەوەی هەبووە لەو بوارەوە و لە ئەوائل دادەنرێتن و ئیدی لە دووی کۆمەڵێک زانا وەکو ئیبنی معین وەکو سعید ابنی حیلقەتان وەکو ئیمامی ئەحمد ئیمامی بخاری وەکو ئیمامی تورمدی قسان لەو بوارەوە کردووە و یەکێک لەو کتابانە کە زۆر بەناوبانگە و لە وەکو من هەش دەخوێندرێتن عیلەلی تورمدیە بە شەرحی ئیبنی ڕەجەب ئیبنی ڕەجەبی حەمبەلی کە باسی لەو هەندێک لە هەندێک لە ئەبعادی ئەو زانستەوە کردووە جیاوازیەکیش هەیە لە نێوان متەقدیمین و متەخیرین لەو بوارەوە متەقدیمین ئەوانەی وەکو سەردەمی ئیمامی بخاری و ئیمامی ئەحمد و سەردەمە زێڕینەکانی بواری فەرموودەناسی ئەوانە متەقدیمینن گوتمان متەقدیمین و متەخیرینیش لە دوو ڕووەوە دەکرێ ئێمە بڵێن هەندێک کە متاخیران متاقدیمە هەم لە ڕوویس یان لە ڕووی سەند لە ڕووی سەردەمەوە تاریخەوە متەقدیمەوانە کە لە پێشەوە بوون و یانیش لە ڕووی منهجەوە مەنهەجەوە لە ڕووی سەردەمەوە دەکرێت ئەمە ئەوانەی سەردەمی ما بخار و ئەحمد و هاوسەردەمەکانان ئەوانەی لە سەردەمیوان نزی بوون بەمتە هەتاوەکو سەدەی پێنجەم بە متەقدیمی دابنێن ئیتر لە دووان بە متاخرینیان دابنێن بەڵام هەشە هەشە لە وەکو داڕقوتنی لە وەکو ئیبنی حەجەری عەسقەلانی ڕەحمەتی خوا لەسەر بێ ئەوانە هەولیان داوە کە قەواعد دابنێن کە بنچینە و قاعدە دابنێن وەکو هاوکێشەی ڕاضی بڵێن یە کۆ یەک دەکاتە دوو بەڵام لەکن متەقدیمین لەبەر ئەوەی زانستیان زۆر زۆر بەرفراوان بووە و ئەلمامێکی کاملیان هەبووە لەسەر سەنەدەکان و ڕیوایەتەکان و طوروقەکان و ئەوانە حافزی زۆر زۆر گەورە بوون و لەبەر نزیکی سەردەمیان لە ڕاویەکانەوە زۆر شت هەبوو ئەوان بە قاعدە وەریان نەدەگرت بۆ نمونە مەسەەن کەسێک ئەگەر لاوازیش باە بەڵام لە فەرموودەیەکدا ڕاستی ڕوایەت کردبێتن بەهوی قەرینەوە قەرینە هەبووی بی لەسەرەوەی کە ڕاستی ڕوات کردووە ئەوە حەدیسەکان بە سەحیح دادەنا بەڵام لە لای متاخرین لەبەر ئەوەی ئەو گەورە زانانە ئیتر نەمان و شارەزاییەکەی ئەوان و ئەو بەهرێکە خۆیتاالە پێی بەخشی بوون ئەوە نەبوو ئیتر پێویستی بەوە دەکرد کە قاعدەدا بنرێتن هەتاوەکو ئیختیلاف پیا نەبێتن بتوانن توێژەرەکانیش لەو بوارەوە خزمەتێک بکەن بۆیە منهجی جیاوازی هەیە لە منهجی متەقدی متەقدیم و متاخرین لەو بابەتەوە قسەمان زۆر کرد گوتمان عیللەت دوو جۆری هەیە عیللەتیش دوو ئەوەی هەیە یعنی کاریگەر و ناکاریگەر قادحە و غێر قادحە عیلەتی قادحە ئەوەیە کە ئەو فەرموودە بەهۆیەوە لاواز بێت تانای لێ بدرێت ڕەت بکرێتەوە و غێر قادحە ئەوەیە کە چاپۆشی لێ بکرێتە وعلەتێکیش کە قادحە بێتن و کاریگەر بێتن دەکرێ لە سەنەدی بیتن یا لە دەقەکەی ئەمە لە نامیلکەکەشدا نمونەمان بۆ هێناوەتەوە لێرەدا ئەمە پێویست ناکاتن پێم خۆشە بە پێویستم زانی کە نامیلکەیەک لەبەر دەستی فێرخوازانەوە هەبێتن بە پێچەوانەی وانەکانی ڕابردوو کە تەنها تۆماری دەنگ بوو من لە چەند سەرچاوەیەکەوە بە سوود وەرگتن لە چەند سەرچاوەیەکەوە وانەکانم شی دەکردەوە بەڵام نامیلکەیەک نەبوو بە کوردی بۆیە وانەکان خێراتر دام دەبەزاندم بەڵام ئێستا پێویستە سەرەتا ئەوەکان دەربێنم و ئامادەان بکەم و بینوسم هەرچەندە کەم و کورتیشی تێدا لە ڕوو زمانەوانیەوە ئیشاڵە خی تاالە هاروکار بێت گەر عومر باقی بێتن خوای تالا پاڵپشت بێتن ئینشااللە نیازمان هەیە کە ئەو نامیلکەیە زیاتر مفەسەلتری بکەین زیاتر زانیاریەکانی زیاتر بکەین و جوانتر دای بڕێژینەوە و لە دووتێی لێرەدا باسی فەرموودەی موستەریب دەکات باسی فەرموودەی موستەریب دەکات لە سەرەتادا کە دەرێتنەوە دوو اختلافی سەنەدین ئەو مەتنین بیرتان بۆ مختلف الحدیث نەچێت لەبەرەوەی مختلف الحدیث هیچ جۆرێکە لە جۆرەکانی فەرموودە کە لێرەدا باس نەکرایە خۆشەویستان هەروە گوتمان لەو سی و شەش دێڕە باسی سی و عفوان لەو سی و چوار دێڕە باسی سی و دوو جۆری فەرموودە کراوە بەڵام جۆرەکانی فەرموودە لە مستەلا حەدیز زۆر زیاترن لەوە زۆر زیاترن لەوە جا مەرج نییە فەرموودەناسان، مضطرب عند اهیل الفن، اهیل الفن واتە ئەو کەسانەی کە پەیوەستن بە زانستی فەرموودەناسی و بە تەزغیریشی ناوە سیغەی تەزغیر اهیل مەبەستی ئەوە نییە کە کەم بکاتەوە لە شانی فەرموودەناسان بەڵکو وەک ابن عثیمین ڕەحمەتی خوای لەسەر لە شەرحەکەی داوە الحیالی لە سامسونیە دەباز دەکەن مەبەستی جوانکاری بووە لە بیت واتە لەکن فەرمودەناسان ئەو فەرمودەی کە ئیختیلاف هەیە لە سەنەدەکەیدا یان لە مەتنەکەیدا ئەو فەرمودەیە بە موضطریب دادەنرێت و جیاوازیش جیاوازی لە نێوان ڕاویەکان لە ڕیوایەت کردنی فەرموودەیەک کە جیاوازی هەبێ لە ڕیوایەت کردنەکان سەبارەت بە فەرموودەیەک دەبی کۆمەڵێک مەرج هەبێتن هەتاوەکو ئەو فەرموودەیە ببیتە حەدیسێکی مضطرب ئەو مەرجانە چنە دەبی ئەو ئیختیلافە سەرەتا ئیختیلافێکی جەوهەری بیت ئیختیلافێکی جەوهەری بیت لە ئەسڵی فەرموودەکە دابیتن لە کە لە واتاکەی پێ بگۆڕدرێتن بەڵام ئەگەر هات و جەوهەری نەبێت بۆ نمونە لە چیرۆکی فرۆشتنی وشترەکەی جابری بنی عبدالله بە پێغەمبەری خۆشەویست صلی الله علیه و سلم کە لە خەزاک دەگەڕانەوە و وشترەکەی لێ کڕی وەکو هاوکاریەک دواتر لە لە مەدینەدا کە کاتێک پارەی لە سەفەر لێ کڕی بەڵام بە مەرجێ کە پارەکەی لە مەدینە پێ بدە دوام پارەی پێدا و شتەکەشی پێبەخشیەوە مەبەستی پێغمبەری خۆشەوی سەل الله عليه وسلم ڕەنگە هاوکاری بووی بیتم بۆ ئەو هاوڵە بەڕێزە کە باوکیشی شەهید بووە خاوەنی کۆمەڵێک خوشک بووە کە بەخێوی کردوونە واتە ویلایەتی ئەوانی لەسەر بووە علاکولین لەسەر نرخەکەی وشترەکەی چەند ڕیواتێکی جیاواز هەیە جا نرخەکەی ئەوەن دەبیان ئەوەن دەبێ هیچ لە قەزیەکە ناگۆڕێتن و مەساس نییە لە ئەسڵی فەرموودەکەیدا واتە ئێمە ئیشمان بە نرخەکەی نییە ئێمە ئیشمان بە حکومەکانی ترە کە لەو لەو بەسەرهاتەوە لەو فەرمودانەوە ئێمە دەستمان دەکەوێت و هەروە دەبێ ئەو جیاوازیە بە جۆرێک بێتن کە توانای جەمعکردن یان تەرجیح نەبێت لە نێوان ڕیوایەتە جیاوازەکانە ئێمە دووسێ ئەوەمان هەیە لەسەر بابەتێکەوە دووسێ فەرموودەمان هەیە جیاوازیان هەیە ئەگەر بکرێتن لە نێوانیان جەمع بکرێەوە جەمعش یعنی چی جەمعکردن لە حەدیث واتە ئیشکردن بە هەموو حەدیسەکان وەقاعدەیەکی ئووسولیش هەیە نەفەرمێتن ئەلجەمع ئەو ئەولا منە ئیهمالی کە زانان بە دەربڕینی جیاواز ئەو قاعدەیان ڕواەت کردووە بەڵام هەمووی ماناکەی ئەوە دەکاتن ئەگەر بێت و چەند فەرمودەیەکمان هەبیتن بکرێتن کار بە هەمووان بکرێتن ئەوە ناکرێتن یەکێکیان ئیهمال بکرێ یان هەندێکیان ئیهمال بکرێ مادام ڕێگە هەبیتن ئەمانە هەموویان ئیش پێ بکرێت جەمعکردن لە نێوانەواتە کارکردن بە هەموویان لە پێشترە لەوەی کە یەکێکیان فڕێ بدرێت واتە سەرەتا کۆدەنگن زانانی فەرمودەناسی جەمە لە پێشترە لە تەرجیح تەرجیح چییە تەرجیح ئەوەیە لە ڕوجحانەوە دێتن واتە هەلبژاردن لە بینی دوو حەدیسیان زیاتر ئەوەی کە بە قوەتترە ئەمە جەمع ناکرێتن سەرەتا دەبی تەماشە بکەین ئەگە جەمع نەکرێ ئەجا دەبی تەماشە بکەین کە کامیان لە پێشترە بۆ نمونە یەکێکیان سەحیحە یەکێکیان حەسەنە سەحیحەکە بێگومان بەهێزترە و وەردەگیرێتن یان سەحیح و لاوازمان هەیە زعیفمان هەیە سەحیحەکە ئەمە تەرجیح دەکەین یا ناسخ و منسوخمان هەیە تەوی ناسەخەکە لە پێشترە لە مەنسوخەکە تەرجیح دەکرێت بەڵام ئەگەر بێت و توانای جەمعکردن نەبوو توانای تەرجیحیش نەبوو و لە ئەسلی ئەوە کەش بوو جیاوازیەکە ئینجا لە ئەسلی فەرمودەکە و واتاکەی بوو ئینجا ئەمە لە بەرامبەر لە بەردەم فەرمودەیەکی مستەڕی بداینە و جیاوازیش جار هەیە دەبینی لە یەک ڕاویە لە خودی خۆی بۆ نمونە ڕاویەک دوو جار سێ جار فەرمودەیەکی ڕواایەت کردووە هەر جارە و بە ناوایەکی ڕواایەت کردووە هەر جارە و ڕیوایەتەکانی جیاوازیان هەیە لەگەری یەکتری هەر وەک لە فیقیشمان دەبینین لە فیق هەندێک لە گەورە زانایان وەکو سەر مەزهەبەکان دوو قەولیان سێ قەولیان هەیە لە بابەت لە هەمان بابەتدا بۆ نمونە بە بابەتێک دەڵێن ئەوە جائیزە لە جەیەکی دیکە دەڵێن ئەوە مەکروهە لە جیەکی دیکە دەڵێن مەسەن ئەوە مستحبە لێرەدا لە یەک ڕاویش دەکرێتن بە چەند شێوازێکی جیاواز ڕیواەت بکاتن و هاوکات دەکرێتنیش لە نێوان دوو ڕاویان زیاتر بێتن ئەو جیاوازیان لە نێوان دوو ڕاوی بێتن و ئەو دوو ڕاویەش ئەگەر بێت و لە یەک ڕاوی بی ئەوە گوتمان ئەمە تەماشا دەکەینێ لە ئەگەر بکرێت جەمع بکرێتن جەمع دەکەین ئەگەر نا تەبی ئەگە بە مەرجێک بە مەرجێک ئەگە بێت و ئەو حەدیسە حەدیسێک بیتن کە حەدیسێک بیتن هەر هەمویان هەموو ڕیواتەکان لە سەنەدەکەیدا و لە مەتنەکەیدا لاوازی تێدا نەبیتن ئەگە هەمووان هاوشان بوون هەموو فەرمودەکان لە ڕووی سەنەدەوە مەتنەکەەوە ئینجا ئەمە دین جەمع دەکەن لە بینیان بەڵام ئەگەر وانەبوو ئەمە دین تەرجیح دەکەین لە بینە ئەگەر ئەگەر حەدیسی سەحیب و لە بینی حەدیسێک لە هەمان ڕاویەوە یەکێکیان ساحیب و یەکێک سەنەدەکەی لاواز بوو ئەمە بێگومان ساحەکە وەردەگیرن و ئەوی دیکە ڕەت دەکرێتەوە و بە هەمان شێوەش ئەگەر ڕاویەکان جیاواز بوون چەند کەسێکەوە فەرمودەی جیاوازیان گێڕابووەوە ئینجا تەماشا دەکەینێ ئایا ئەو چەند ڕاوییە لە بەینی خۆیاندا لە پێگە و پایەی خۆیاندا چۆنن ئەگەر بێت و هەمویان پێمان کرا جەمع بکەین جەمع دەکەین ئەگە پێمان نەکرا دین لۆ تەرجەکردن تەماشەی چەند شتێک دەکەین لۆ نمونە پێگە و پایە ئەو ڕاویانە تەماشە دەکەینێ ئەو ڕاویە دەڵێن مەسەلەن ئیمامێکی فەقیهە حافظە ئەوە دەرین ئەوە هەرچەندە هەردووکیان سیقەنە جێی متمانەنە بەڵام ئەوان ئیمامێکی حافظە ئەوان کەسێکە پلەکەی لە خوارەویە یانیش بڵین هەردووکیان هەرچەندە سیقە و سەبتن بەڵام ئەوەیان ڕیواتەکەی لە شێخەکەی خۆیدا جێگیرترە لە ڕیوایەتەکەی بەهێزترە بەقوەتترە چونکە هەندێک جار دەبینی هەندێک ملازمەی شێخی کردووە ڕیوایەتەکەی بەهێزترە لێی وەردەگیرێت نموونەشمان لە نامیلکەدا نموونەمان هیناوەتەوە وەکو بە کورتی حەج سیفەتی حەجی پێغەمبەر صلی الله علیه و سلم کە ئایا حەجی پێغەمبەری صلی الله علیه و سلم چ جۆرێک بووە ئەو حەجێک کە ئەنجامی داوە بی بۆ زانیاریتان زۆربەی زانان لەو ڕایەدان کە پێغەمبەری خۆشەوی صلی الله علیه و سلم تەنها یەک حەجی کردووە جا بە چەند ڕیوایەتێکەوە هاتووە هەندێک دەڵێن ئەو حەجە حەجی ئیفراد بووە هەندێک دەڵێن ئیقرام بووە هەندێک دەڵێن تەمەتع بووە جا لێرەدا فەرمودەناسان جەمیان کردووە لە بینی ئەو سێ ڕیواەتە کە لە نامیلکەدا ئاماژەمان پێ کردووە باسی مدرەجی دج دەکەین و لە دوای مدرەج ئێمە ڕواەتی مدەبەجیشمان هەیە بە کورتی باسی هەردووکیان دەکەین لەبەر ئەوەی پێویست بوو لەسەر علمی علل و حەدیسی معلول ئێمە زیاتر بوەستین مدرەج لە ڕووی زمانەوانی ئەوەیە کە تو شتێک بخەیتە ناو شتێکی تر ئەمە پێی دەڵێن مدرەج واتە خستنە ناوی شتێک بۆ ناو شتێکی تر و لە ڕووی زاراوە مەبەستی ئەوەیە کاتە یەکێک لە ڕاویەکان شتێک بخاتە ناو فەرموودە بەبێ ئەوەی کە باسی بکات کە لە خۆیەوەیە یان نا و لە سیاقی سەندەکە بێتن یان لە دەقەکەی، واتە دەکرێتن ئەو ئیدراجەش ئەو زیادەی کە ڕاوی لە خۆیەوە داوێتە ناو فەرموودە یان لە سەنەدی بی یان لە دەقەکەیەوە بیتن. چۆن ئەمە دەتوانین بزانین کە زیادە لە ڕاویە و خرایتە نێو فەرموودەکە چەند ڕێگایەک هەیە هەتامە ئەو ئەمە ئەو شتا ئاشکرا بکەین حیالی لە سامسونیا باسی دوو ڕێکاری کردووە ئەفۆن شێخ محەممەد حەسەن باسی دوو ڕێکاری کردیە و حیالی باسی چوار ڕێکاری کردی ئەمە ئیکتیفا دەکەین بە ئەو دوو ڕێکارەکە یەکێک ئەوەیەکە بۆ ئەوەی کە ئەمە بۆمان ئاشکرا بیتن مدرەجەکە بدۆزینەوە کە ئایا ئەو لەفزە فعلەن لە ناو ئەستی سەدەن سەنەدەکەیە یان لە مەتنەکەی یا خود یەکێک لە ڕاویەکان زیادەی خستۆتە ناو کردیتە مدرەج لە ڕاویەوەیە نەک لە ئەسڵی سەنەدەکەو فەرموودەکەیا ئەوە ڕێگای یەکەم ئەوەیە کۆکردنەوەی هەموو ڕێگاکانی فەرموودەکەیان ئێمە بین طرروقی حەدیثەکە ئێمە هەمووی بینینە لێکۆڵینەوەیان لەسەر بکەین هەتا لۆمان ئاشکرا دەبیتن بە کۆکردنەوەی هەموو تەریقەکان هەموو ڕێگەکان ئێمە دەتوانین مدرەژەکە بدۆزینەوە و بشزانین لە لە چ ڕاویەکەوە لە کێوە ئەم زیادەیە خرایتە ڕوو ئەوەی دووەم هۆکارەکەی دووەم کاتێک کە شتێک هەبیت لە ناو فەرمودەکەدا کە بەهۆیەوە مەحال بتن ئەمە بتوان ئەوەی بدەینە بحاڵ پێغمبەری خۆشەویسەسەلم قەرینەیەک هەبی گزارش لەمە بکات ئەبو هورەیرە ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت دەفەرموێ، پێغەمبەری خۆشەویست صلی اللە علیە وسلم فەرمووی، العبد المملوک للعبد المملوک للعبد المملوک الصالح اجران، واتە، گەر کۆیلەک ئەو کە کۆیلەی کە کەسێکی باشە دوو دوو جار پاداش وەرەگرێت وە لە دووی هاتووە واللەدی نەفسی بیەدیهی سوێند دەخواتن بەو کەسەی کە گیانی منی بەدەستە لەولا الجهاد فی سبیل اللە گەر جیهاد کردن لە ڕێگای خوا نەبایە و حەج کردن و هەروا وبر امی و چاکە کردن لە گەداکەم لە احببت ان اموت وانا مملوک پێم خۆش بوو من بمرم من کۆیلەم واتە بە کۆیلەی بمرم لێرەدا والذی نفسی بیدیه لەولا ئەوە کەلامی ئەبوو هوڕەیڕەیە لۆ دەزانین کەلامی ئەبوو هوڕەیرە لەبەر ئەوەی مەحاالە ئەمە بدرێتە پاک پێغمبەری خۆش سەسلم لەبەر دوو سەبەب یەکێک پێغمبەری خۆش سەسلم دایکی بە مناڵی لە دەست داوە واتە داکی نەبووە هەتاوەکو خزمەتی بکاتم و دووەمیش ئەوەیە کە پێغەمبەری خۆشی وسە وسلم کە باشترین خەلقی خوای تەعالایە ناکرێت خۆزگە بە کۆیلاتی بخوازت کەواتە بۆمان ناشکرا دەبێتن کە ئەمە لە ئیدراجی واتە زیادە کەلامی ئەبوو هڕێڕەیە کە خسراوەتە ناو فەرموودەدا هۆکارەکان چینە لەبەر چی شتێک دەبیتە هۆکاری ئەوەی کە مجرد ئەمە ئیدراج لە فەرموودەدا دروست بێت یەک لە کاتێک کە ڕاویەک بیەوێتن تەفسیری وشەیەک بکاتن وشەیەکی نادیار لە ناو فەرموودەدا ڕاوە بکاتن ئەوە ڕاوەی دەکاتن جا هەندێک وا تێدەگەن کەمە لە ئەسلی فەرموودەکەدا بەڵام ئەمە لە ئەستی فەرموودەدا نییە فلیتوضا، ئەوە بە بەدواداچوون بۆ هەموو ڕێکارەکانی فەرموودە فەرموودەکانی تر زانراوە کە ئەو ئیدراجە لە گێڕانەوەی بۆ سرەی کچی سەفوانەوە نییە بەلکو ئەوە لە عروەوە هاتووە یەکێکە لە ڕاویەکان عروە شی دەکاتەوە ئیدە مەسە ڕفغەیهی و ئەو ئونثەیهی ئەو ذەکەریهی ئەمە لە ئەسلی حەدیث دە بەس هاتووە من مەسە دەکەڕەهو فەلیەتەوەزە هەر کەسێک دەست بگاتە داوێنەکەی با دەست نوێژەکەی بشەواتەوە بەڵام ئەڕوا زیادی کردووە شی کردوتەوە دینە سەر دێری 1970 و شی دەکەنەوە ئیشاکۆ دوای ئەوانە کۆتایی پێدینین لە دێری 1970دا یانی جوان و لە تەدبیجەوە هاتووە تەدبیجیش واتە دوو ڕووی دووڕووەکەی ڕوومەت ڕوومەتی دەموچاو دەموچاو دوو ڕووی هەیە پێ دەڵن ڕوومەت کەواتە لەوەوە هاتووە مدەبەچ و بۆ پێی دەڵێن مدەبەش فەرمودەی مدەبەش ینی دوو کەسی قەرین لە یەکتریەوە ڕێواەت بکەن وەقەرین چییە قەرین لە زمانەوانی واتە هاوشان واتە هاوشان و هاوێنە و لە زمانەوانیدا لەفۆن لە زاراوەدا لە ئیسیلاح بریتە لەو کۆمەڵە خەلکەی کە هاوشێوە و هاوپشان و هاو پایە یەکترن لە ڕووی تەمەەن یا لە ڕووی گێڕانەوە گێڕانەوە گەڕگێرانەوەی فرموو لەم لە مامۆستایەک لە یەک تەبقەدا واتە یەک سەردەم واتە لە یەک سەردەمدا ژیابن هەرچەندە یەکێکیان گەورەتر بێتن و یان پایە گەورەتر بلەویدی بەڵام لەبەرەوەی لە یەک سەردەم ژیاون یان هەردووکیان لە یەک مامۆستا فەرمودان گێڕاوتەوە یان لە یەک تابقەنا وەکو تابقەی سەحابە یان تەبقەی تابعین ئەوە پێی دەڵێن قەرین وە کاتێک ئەگەر ئێمە دوو قەرینمان هەبێتن واتە دوو کەسی هاوشێوە و هاوشان هەردووکیان لەیەکتری ڕیوایەت بکەن ئینجا دەبیتە مودەبەج ئاگاتان لێ بیت ئەگەر یەکێک لە یگ قەرینێک لە قەرینەکەی تر ڕیوایەت بکا فەقەت یەک قەرین لە ئەوی تر ڕیوایەت بکا پێی دەلێن ڕیوایەت الئەقران ڕیوایەت الئەقران بەڵام ئەگەر هەردووکیان لە یەکتری ڕیوایەت بکەن پێی دەڵێن مودەبەج بۆ نمونەش وەک الحیالی لە سامسونیادا باسی دەکا، خوا خێری بنووسێتن، نموونەی هیناوەتەوە لە هاوەڵەکان وەکوو دایکە عایشە و ئەبوو هورەیڕە ڕەزا ڕەحمەتی خوا لە هەردووکیان بێتن هەردووکیان ڕوایەتیان لە یەکتریەوە کردووە وە لە تابعین عومەری کوڕی عەبدولعەزیز خەلیفەی عادل ڕەزاو ڕەحمەتی خوای لێبێ و لە لە زوهری ڕیوات کردووە و زوهریش لە عمەری کوڕی عبدالعزیز ڕیواتی کردووە هەرچەندە عمەری کوڕی عبدالعزیز قوتابی زوهری بووە بەڵام لەیکتریان ڕیواەت کردووە و هەروەها لە تابعی تابعین مالکی بنی ئەنەس ئیمامی سەرمەزهب سەرمەزهبی مالکی مالکی کوڕی ئەنەس لە ئەوزاعی کە ئەویش ئەوزاعش ئیمامێکی خاوەن مەزهەب بووە بەڵام مەزهەبەکەی نەماوە ئەوزاعی کە خەلکی لوبناان بووە شام ئەو دەمی لوبناان و فەلەستین و شام و ئوردون سووریا و ئوردون هەمووی شامیان پێ دەگوترا کە دانەر دەلێتن لە کۆتایی بەیتەکە دا دەڵێت، فاعرف حقا وانتخه، واتە بەڕاستی بیزانە و شانازی بکە بە زانینی ئەو زانیاریەت. زان گرنگی چیە لە زانینی مدبج کە دەڵێ شانازی بکە بەوەی کە تۆ ئەو زانیرە لا دەست کەوتووە وەک ابن عثیمین ڕەحمەتی خوای لەسەر بێتن لە شەرحەکەیدا باس دەکا و لە شەرحی زورقانیشدا هاتووە مەبەست لە زانینی مدەبەج ئەوەیە کە گومانمان دەڕاوێتەوە کاتێک ئەمە دەبینین دوو کەس لە ناو سەنەدەکەدا هەیە هەردووکان هاوشان یەکترین لە یەک سەردەمژدا ژیاون هەردووکیان لە ناو سەنەدەکەدا هەیە ئەوجا ناڵێن وەڵا یەکێکیان زیادە ناڵێن یەکێکیان زیادە لەبەرەوەی لۆ دەبی دوو کەس یەک سەردەم بێتن لەبەرەوەی ئەمە دەزانین ئەو هەردوو کەسە ئەو دوو ڕاویە لە یەکتریان ڕواەت کردیە کەواتە گومانەکەمان لە زیادەکە لە سەنەتدا نامێنێتن هەروە هەندێک جۆری ڕواەتی دیتریش هەنا کە نزیکن لە ئەوەی مدەبەج بەڵام جیاوازن لاوازی فەرموودەی لێ دەکرێتن لەبەر ئەوەی کە کەسێکی گەورە ڕیوایەتی لە کەسێکی لە خۆی گچکەتر کردیە ئەوە پێی دەڵێن سابق و لاحق سابق و لاحق پێ دەرێن کاتێکە مامۆستاک لە تەڵەبەی خۆی ڕواەت بکە کە جیاوازی زۆر هەیە لە نێوان تاریخی وەفاتیان مە پێی دەرێن سابق و لاحق یا باوکێک ئەمە عادەتەن کوڕمان هەیە ڕیوات لە باوکی دەکا بەڵام جار هەیە دەبین بە پێچەوانەوە باوک ڕیوات لە کوڕەکەی کردو وەکو عباسی مامی پێغمبەر سەل الله عليه وسلم ڕزا و ڕحمەتی خۆی لەسەر بێ لە فەزلی کوڕی ڕزای ڕحمەتی خۆ لەویش بێ کە سەحابەی پێغمبەری بۆ سەسەلم ڕیوات لە فەزلی کوڕی خۆی کردووە و هەروەها ئێمە ڕیواەتی سەحابەمان هەیە لە تابعین ئەمە ئەسل وای کە تابعین ڕیوات لە سەحابە بکە بەڵام جار هەیە دەبینی وەکو ڕیوایەتی ئەبو هوڕێرە و معاویە و ئەنەس کە هەرسێکیان لە کەعبی ئەحبارەوە هەندێک فەرمودان ڕیوایەت کردووە ئەمەش گرنگی خۆی هەیە تاوەکو ئێمە لە کاتی حکومدان بەسەر سەنەدەکەوە تووشی کێشە نەبین بەرچاومان ڕوون بێت ئەو گومانانێک کە هەیە گەر گومانە بڕەوێتەوە لێرە دەوەستین و لە خوای گەورە لە کۆتاییدا دەپاڕێینەوە خوای تاالا دڵ و دەروونمان ڕۆشن بکە بۆ وەرگرتنی زانست خوای تاالە لە خۆمان و دایک و باوکمان و مامۆستاکانمان و کەس و کارمان و هەموو مسلمانان زیندوو مردووەکان خۆش بێت خوای تاالە کێشە و ناڕەحەتی و ناخۆشیەکانمان چارەسەر بکاتن عقبەتی هەموو لاکمان بەخێر بکاتن